خۆت هان بدە و بە خۆت دا هەڵبڵێ لەبەر بچوکترین کارێکی باش کە ئەنجامی ئەدەی خۆت هان بدە و ستایشی خۆت بکە تۆ وا فێر بوویت بۆ هەر کارێکی خراپ و ناشایست کە ئەنجامی ئەدەی هەزاران جار لۆمەی خۆت بکەی بەڵام یەک جاریش خۆت شایەنی هاندان و پیا هەڵگوتن نەزانیوە بۆچی کە کارێکی باش ئەکەی چەپڵە بۆ خۆت لێ نادەی ئافەرین بە خۆت ناڵێی ئەم کارانە لەوانەیە لای تۆ پووچ و بێ واتا بن، بەڵام ئەبێتە خێرایی لە گەشەکردنی باوەڕبەخۆبوونتدا. ئێستا تۆ خەریکی کارێکی باش ئەنجام ئەدەی، خەریکی پەرتووکێک لەسەر باوەڕبەخۆبوون ئەخوێنیتەوە، واتە بڕیارت داوە گۆڕانێکی باش لە خۆتدا بکەی، کەوابوو هەر ئێستا تۆ شایەنی ستایشی، کەوابوو بۆچی ڕاوەستای؟ بە خۆت بڵێ، ئافەرین، چەپڵە بۆ خۆت لێ بدە، یان بەڵێن بدە بە خۆت کە لەبەر ئەم کارە باشەت دواتر خۆت میوانداری ئەکەی بۆ خواردنی ساردەمەنییەک، یان پیاسەیەک، یان سینەما، یان چوونە پارک و تا دوایی. لە زووترین کاتدا ئەم کارە بکە. هیچ کام لە کارە باشەکانت بە کەم مەگرە و بێنرخ دایمەنێ. خوا فەرموویەتی کە پاداشتی چاکەکانمان ئەداتەوە و تەنانەت ئەگەر بە ئەندازەی زەڕەیەکیش بێ، ئێمەش جێگری خواین لەسەر زەوی، ئەبێ پەیڕەوی ئەم ڕەوشەی یەزدان بین، لە ئێستاوە بیربکەرەوە کە لە بەیانیەوە تا ئێستا چەند کاری باشت ئەنجام داوە، لەبەر یەکە یەکەی ئەو کارە باشانە ستایشی خۆت بکە، ئەگەر یەک کاتژمێر بە باشی دەرست خوێندەوە، ئەگەر وتەیەکی باش و بەنرخت وتووە، ئەگەر لەسەر کێشەیەک پشوودرێژ بوویت، ئەگەر ژوورەکەت ڕێک کردووە، ئەگەر نامەت بۆ هاوڕێکەت نووسیوە و هەواڵت پرسیوە، ئەگەر کارێکی تری باشت کردووە، لەبیرت نەچێ ستایشی خۆت بکە. هیچ کام لەم کارە باشانەت بێ پاداشت مەکە، تەنانەت ئەگەر بە ستایشی لەبەرخۆبووەوە یان زەردەخەنەیەکیش هانی خۆت بدە. ئەم بەشەش بە کۆتا هات.